کاسێتی سیانزەم لە پەرتووکی جیهانی سۆفیا، دیوی دووەم لە لاپەڕە سێ سەد و هەشتا و دوو. خراپ نییە، پارەکەی سەد و پەنجا کرۆنی زیاد کرد. لەوانەی چە باوکی هەستی کردبێ کە دیارییەکی ساکار بەس نییە بۆ ئەو. کەواتە دەردەکەوێ کە پانزەی جوئەن ڕۆژی لەدایکبوونی سۆفیایشە. بەڵام ڕۆژمێری سۆفیا تاکو ناوەڕاستی مانگی مەی هاتبوو. ئەڵبەت لەوانەیە ڕێکەوتێک بێ کە باوکی ئەم بەشەی نووسیوە. بەڵام ڕێکەوتی کارتەکەی پیرۆزبایی هیلدە درەنگتر دانراوە. بیر لە سۆفیای بێچارە بکەرەوە بە هەڵهاتن دەڕۆیشت بەڵکو لەبەر فرۆشکەگەتا فرۆشگەکەدا خۆی بگەیەنێتە ئیوانا. هیڵدا کێیە؟ باوکی هیڵدا لە کوێ دڵنیایە کە سۆفیا ئەو پەیدا دەکات؟ هیچ مانای نەبوو باوکێک لە جیاتی ئەوەی کە نامەکەی ڕاستەوخۆ بۆ کچەکەی بنێرێ بۆ ناونیشانی سۆفیای دەنێرێت. هیڵداش وەکو سۆفیا کاتێک گەیشتە بەشی پلۆتینیۆس هەستی کرد بۆ ئاسمان هەڵکشاوە. دەمەوێت بڵێم هەرچی کە بوونی هەیە بەشێکە لە نهێنی ئاسمانی. ڕەنگدانەوەی ئەم ڕاستییە لە گوڵی خاشخاش و گوڵی بەڕۆژدا دەبیرێت. ئەم نهێنییە قورسە تەنانەت لەو پەپوولانەدا کە بە باڵکوتان لە گوڵێکەوە بۆ گوڵێکی تر دەفڕن یا ماسییە کە لە تۆنگێکی ئاودا مەلە دەکا هەستی پێ دەکرێت. بەڵام نزیکتر لە هەر شتێک بە خودا ڕۆحی ئێمەیە. لەوێدایە کە ئێمە و نهێنی گەورەی ژیان یەک دەگرین. لە ڕاستیدا لە چەند ساتی زۆر کەم وێنەدا حاڵەتێک لە ئێمەدا دروست دەبێ کە هەست دەکەین ئێمە خۆمان هەر ئەو نهێنییە ئاسمانیەین. لە ناو هەموو ئەو شتانەی تا ئێستا خوێندبوویەوە ئەمە لە هەمووی سەیرتر بوو. بەڵام لەگەڵ ئەوەیشدا زۆر سادە بوو. هەموو شتێک یەکە و ئەم تاقانەییە نهێنییەکی ئاسمانییە کە هەمووان لێی بەهرەمەندن. هیڵدا بیری کردەوە، ئەمە باسی باوەڕ نییە. هەر کەسێک دەتوانێت واتایەکی دڵخواز بۆ ئاسمانی بوونی دابنێت، چووە سەر بەشی دوای. سۆفیا و یوانا شەوی پێش لە پشووی نەتەوەیی ڕۆژی حەڤدە ی مەی دەچن، لە دەرەوەی شار خێمە هەڵئەدەن و سەر لە کەپری سەرگورد دەردێنن. هیڵدا چەند لاپەڕەی لێدا، لە تووڕەیی داهەستا و چەند جار لە ناو ژوورەکەدا خولی خوارد. فایلەکەی لە دەستی دا، دەگوشی. ئەمە چیتر زۆر بێ شەرمانە بوو. لە ناو کەپری ناوەڕاستی دارستانەکەدا باوکی ڕێگەی دابوو بەو دوو کچە کە تەواوی ئەو کارتانەی لەم یەک دوو مانگەدا بۆ هیڵدە نێردرابوو دەست پەیدا بکەن. نووسراوەکان درووست بوون. هیڵدا خۆی چەند جار ئەمانەی بیستبوو، وشە بە وشەی دەناسی. هیڵدای خۆشەویست، ئەم نهێنی کارییە سەبارەت بە یادی لەدایکبوونت ئەوەندە دەروونی منی پڕ کردووە کە زۆری نەماوە لێک بەر بم. هەر ڕۆژ چەند کەڕەت تەلەفوونەکە هەڵدەگرم کە هەموو شتێکت بۆ باس بکەم، بەڵام هەر خۆم ڕادەگرم ئەو نهێنییە شتێکە کە هەر ڕۆژ گەورە و گەورەتر دەبێت. خۆیشت دەزانی شتێک کە زیاد لە ئەندازە گەورە بێ بە نهێنی هێشتنەوەی ئاسان نییە. وانەی تازەی ئالبێرتۆ بۆ سۆفیا دەربارەی یەهودییەکان و یۆنانییەکان ئەم دوو فەرهەنگە گەورەی جیهان بوو. هیلدا ئەم جۆرە لێکۆڵینەوە گشتییە مێژووییانەی پێ خۆش بوو. هەرگیز شتی ئاوای لە خوێندنگە نەبیستبوو. لە خوێندنگە تەنیا وردەکاری و شتانێکی کەم نرخ فێر دەبن. ئێستا عیسا و مەسیحییەتی لە ڕوانگەیەکی بە تەواوی نوێدا ئەدی. وتەی گۆتەی زۆرلا خۆش بوو، کەسێک بەهرە لە سێ هەزار ساڵ وەرنەگرێ بە هەژاری دەژی. بەشی دوایی ئاوا دەست پێ دەکا کە سۆفیا چاوی بە نووسراوەیەک دەکەوێ کە بە شووشەی چێشتخانەکەوە لکاوە. ئەڵبەت ئەمە کارتێکی تر بوو بۆ هیڵدە. هیڵدەی خۆشەویست. نازانم کاتێک ئەم کارتە دەخوێنیتەوە هێشتا هەر میوانی یادی لەدایکبوونت بەردەوامە؟ هیوادارم وابێت. یا لانیکەم زۆر گرنگ نەبووبێت. ماوەی یەک دوو هەفتە بۆ ئەمە ئەوەندە نییە کە بۆ سۆفیا هەیە. من بۆ شەوی یەکەمی هاوین لە ماڵەوە دەبم، ئەو کاتە هیڵدە چەند کاژمێر لەسەر کورسی ناو باخەکەدا دادەنیشین و سەیری دەریا دەکەین. باسمان زۆرە کە بۆیەکی بکەین. ئەو جارە ئالبێرتۆ تەلەفۆن بۆ سۆفیا دەکات و ئەمە یەکەم جارە کە سۆفیا دەنگی ئالبێرتۆ ببیستێت. بە شێوەیەک قسە دەکەیت دەڵێیت شەڕێک لە پێشە. باشترە بڵێین شەڕی ئیرادەکانە. دەبێت سەرنجی هیلدە بۆ لای خۆمان ڕاکێشین، پێش لەوەی کە باوکی بگاتە لێلەسین، دەبێت هیلدە لەگەڵ خۆماندا هاوڕا بکەین. پاشان سۆفیا لە کلیسا کۆنەکەی سەدەی دوازدەهەم لەگەڵ ئالبێرتۆدا دیدار دەکا کە جلوبەرگی ڕاهێبەکانی دەورانی وەستای لەبەردایە. کلیسا، ئا، نا. هیڵدا سەیری کاتژمێری کرد، یەک و پانزە خولەک بوو. کات بە تەواوی لە دەستی دەرچوو بوو. لەوانەیە چونکە ڕۆژی لە دایک بوونیەتی زۆر گرنگ نەبێت بچێت بۆ خوێندنگە بەڵام لە پیرۆزبایی هاوڕێکانی بێبەش دەبوو تازە هیچ ناکرێ هیڵدە هەمیشە چاوەڕێی خۆشەویستی زۆر بوو شتێکی وای نەبرد کە وتاری دوور و درێژی ئالبێرتۆ دەستی پێ کرد ئالبێرتۆ زۆر بە ئاسانی ڕۆڵی قەشەیەکی دەورانی وەستای بە خۆیەوە گرتبوو کاتێک هیڵدە ئەم دێڕەی خوێندەوە هیلدە گارد بە چاوی دڵی سۆفیا دەبینێت. هەستا و دیسان چوو بۆ لای قامووسەکە. بەڵام وشەیەک دەربارەی بەڵام وشەیەک دەربارەی هیچ کامیان لە ناو قامووسەکەدا نەبوو. وەکوو عادەت کاتێک باس لە ژنێک یا شتێک دەربارە ژنە دەربارەی ژنان دێتە پێش، هیچ شتێک لە ناو قامووسەکاندا نییە. لەوانەیە ئەمەش بە دەستی ئەنجوومەنی دەسەڵاتداری پیاوان دانرابێت. هیلدەگارد ژنێکی خەڵکی بنیگێن بوو کە وتاربێژ و نووسەر و پزیشک و ڕوەکناس و سروشتناس بوو. لەوانەیە ئەمە نموونەیەکی زەق و دیار بێ کە ژنان تەنانەت لە دەورانی وەستایشدا زۆریان خەریکی زانست و زانین بوون. بەو حاڵەش هیچ باسێک سەبارەت بەو لە قامووسەکەدا نەکراوە زۆر شەرمە. هیڵدا هەرگیز نەیبیستبوو کە خودا لایەنێکی ژنانە یاخود دایکی سروشتی هەیە. ئەم لایەنەی خودایان بە سۆفیا ناو دەبرد و بەڵام وا دیارە ئەمەیش شایانی نووسینی ناو قامووسەکە نییە. نزیکترین شتێک کە لە قامووسەکەدا پەیدای کرد کڵیسای قەشە سۆفیا بوو لە قوستەنتنیە، ئیستانبوولی ئێستا، کە بە سۆفیە ناوبراوە و مانای عەقڵی پیرۆز دەگەیەنێت. بەڵام دەربارەی ژنبوونی ئەم قەشەیە هیچی نەنووسیبوو، ئایا ئەمە بە قازانجی پیاوان نییە؟ با واز لەمانە بێنین، گرنگ ئەوەیە کە هیلدە سۆفیای بە چاوی دڵ دیبوو. هیلدە بەردەوام سۆفیای بە قژێکی نەرم و سافەوە دەهێنایە بەر چاو. سۆفیا تا نزیکەی نیوەڕۆ لە کلیسای سن ماریدا دەمێنێتەوە و کاتێک دەگەڕێتەوە بۆ ماڵەوە، بەرامبەر بە ئاوێنە برنجییەکە کە لە ناو کەپرەکەدا هەڵیگرتبوو دەوەستێت. ئەندامی دەموچاوی ڕەنگپەریوی یا ڕەنگپەڕیوی خۆی لە ناو قژەکانیدا سەیر دەکرد. قژێک کە بە هیچ شێوازێکی تر بێجگە لە حاڵەتی سروشتی خۆی لا نەئەدرا. بەڵام لە پشتی ئەم ڕوخسارەوە تارمایی کچێکی تر دەبینرا، ڕوخسارەکە بە هەر دوو چاو بە خێرایی چاوی دەتروکاند. دەڵێیت دەیەوێ پیشانی بدا کە ئەو بە ڕاستی لەو بەری ئاوێنەکەوەیە. ئەم خەیاڵە چەند چرکەیەک زیاتر درێژەی نەکێشا، کچەکە گوم بوو. هیڵدا بیری کردەوە کە چەندەها جار بەم شێوە لە بەرامبەر ئاوێنەکەدا وەستاوە. دەتگوت لە ناو ئاوێنەکەوە بە دوای کەسێکی تردا دەگەڕا. بەڵام باوکی ئەمەی لە کوێ دەزانی؟ ئایا خودی هیڵدەش لە هەوڵی دۆزینەوەی کچێکی قژڕەشدا بوو؟ دایکی باوەگەورەی هیڵدە ئەم ئاوێنەی لە ژنێکی قەرەج کڕیبوو، مەگەر وا نەبوو؟ هیلدە کتێبەکەی توند گرتبوو، بەڵام هەستی کرد دەستی دەلەرزێ. بە ڕاستی وا هەستی دەکرد کە سۆفیا لە شوێنێک لەوبەری ئاوێنەکەوەیە. ئێستا سۆفیا خەونی هیلدە و برێکلی ئەدی. هیلدە نە دەتوانێت بیبینێت، نە دەتوانێ دەنگی ببیستێت. پاشان سۆفیا ملوانکەی خاچی زێڕی هیڵدا دۆزێتەوە و کاتێک کە لە خەون بەردەبێ ملوانکەی ناو خەونەکە بە پیتی یەکەمی ناوی هیڵدەوە و تەواوی ناونیشانەکانیەوە لە ژێر تەختەکەیدایە. هیڵدە کەوتە ناو فیکرەوە نەکاو ملوانکەکەشی گوم بووبێت. بەرەو مێزی توالێتەکە ڕۆیشت و تاکێکی کردەوە و سندووقە خشڵ و خاوەکەی دەرهێنا. ملوانکەکە دیاری دایە گەورەی بوو، واتە ملوانکەکە دیاری دایە گەورەی بوو کە بە بۆنەی جەژنی باڵغ بوونیەوە پێی دابوو، بەڵام دیار نەبوو، کەواتە بە ڕاستی گوم بووە. بەڵام لە کاتێکدا کە خۆی ئاگاداری ئەم شتە نەبوو شتێکی تریش لە ئارادا بوو. سۆفیا خەون دەبینێ کە باوکی هیلدە لە لوبنان گەڕاوەتەوە و لە حاڵێکدا ئێستا یەک هەفتە بۆ وادەی گەڕانەوەی باوکی ماوە. بڵێیت سۆفیا لە خەودا غەیب زان بێت؟ ئایا باوکی دەیویست یڵدە تێبگەیەنێت کاتێک دێتەوە بۆ ماڵ سۆفیاش بەو شێو بە شێوەیەک لەوێ دەبێت؟ نوسیبووی کە یڵدە دۆستێکی تازە پەیدا دەکا. هیڵدە جۆرێک هەستی سەیر و سەمەر لە دەروونیدا بوو بۆی دەرکەوت کە سۆفیا تەنیا لە داستانەکەی باوکیدا نیە بەڵکو بە ڕاستی بوونی هەیە. دەورەی ڕۆشنگەری لە شێوەی دروستکردنی دەرزی تاک و داڕشتنی تۆپ و تفەنگ. هیلدە تازە دەستی بە خوێندنەوەی بەشی ڕێنیسانس کردبوو کە دەنگی دەرگاکە و هاتنەوەی دایکی بەرگوێ کەوت. سەیری کاژمێری کرد چواری دوای نیوەڕۆ بوو. دایکی هاتە سەر و دەرگای ژوورەکەی هیلدەی کردەوە. نەچووی بۆ کلیسا؟ بەڵێ چووم. بەڵام چیت پۆشی؟ هەر ئەمەی کە لەبەرمدایە. جلی خەو؟ چووم بۆ کلیسایەکی زۆر کۆن لە دەورانی وەستا. هیڵدا. فایلەکەی خستە باوەشی و سەری بەرز کردەوە و سەیری دایکی کرد. کات لە دەستم چوو، ببوورە دایە. خەریکم شتێکی زۆر سەرنجڕاکێش دەخوێنمەوە. دایکی بێ ئاگا بزەیە کاتە سەر لێوی. زۆر باشە هیڵدا، جارێکی تر یادی لەدایکبوونت پیرۆز بێ. من ئیتر لە بیستنی ئەم ڕستە توڕە دەبم. قسەیەکی خراپم خۆ نەکردووە. من دەچم تۆزێک دەحەسێمەوە پاشان خواردنێکی بە تامت بۆ دروست دەکەم تووی سووریشم هێناوە. زۆر باشە منیش کتێب دەخوێنمەوە. دایکی ڕۆیشت و هیلدە دیسان دەستی بە خوێندن کردەوە. ئێستا سۆفیا لەگەڵ هێرمێسدا لە شەقامەکانی شار تێدەپەڕی. لە ڕێڕەوی بیناکەی ئالبێرتۆدا کارتێکی تری دۆزییەوە، ڕێکەوتی ئەم یەکەیان پانزەی جوئەن بوو. هیلدا تازە خەریک بوو چۆنێتی ڕێکەوتی کارتەکانی بۆ دەردەکەوت. ئەو کارتانە کە هی پێش پانزەی جوئەن بوو، کۆپی ئەو کارتانە بوو کە هیلدا لە باوکیەوە بە دەستی گەیشتبوو. بەڵام ئەوانەی کە بەرواری ئەمڕۆی لە سەرە بۆ یەکەمین جار لە ڕێگەی ئەم کتێبەوە دەگەیشتە دەستی. هیڵدەی خۆشەویست، ئێستا سۆفیا دەچێت بۆ ماڵی ئالبێرتۆ، بەم زووانە تەمەنی دەبێتە پانزە ساڵ. بەڵام تۆ دوێنێ پانزە ساڵت تەواو کرد، یا ئەمڕۆ تەواوی دەکەیت؟ هیڵدا، گەر ئەمڕۆیە لەوانەیە درەنگ بووبێت، بەڵام کاتژمێرەکانی ئێمە هەمیشە پێکەوە. ناخوێن و هێڵدا گەیشتە ئەو لاپەڕانە کە ئالبێرتۆ داستانی ڕێنیسانس و زانستی نوێ و عەقڵ گەراکانی سەدەی حەڤدەهەم و ئەزموون گەراکانی بەریتانیای بۆ سۆفیا باس دەکرد هەر کاتێک باوکی کارتێک یا پیرۆزباییەکی تری لە داستانەکەیدا باس دەکرد هیڵدا لە شوێنی خۆی هەڵدەبەزی پۆست کارتەکان و پیرۆزباییەکان لە کتێبی قوتابخانە و پێستی مۆز و بەرنامەی کۆمپیوتەردا خۆیان دەنواند باوکی بە بێ هیچ سەختییەک دەیتوانی ئالبێرتۆش تووشی هەڵەی زمان بکات تاکو سۆفیا بە هیڵدە ناو بەرێت. لە هەمووی گرنگتر ئەوەیە کە هێرمێس ناچار دەکا بێتە زمان و بڵێت، هیڵدە یادی لە دایک بوونت پیرۆز بێت. هیڵدە گازندەکانی ئالبێرتۆی بە شیاو دەزانی، چونکە باوکی بەرە بەرە زێدەڕۆیی دەکرد. خۆی بە هاوسەنگی خودا و ویستی خودا دەزانی. بەڵام هیلدە بە ڕاستی لایەنی کامیانی دەگرت؟ مەگەر مەگەر باوکی نەبوو کە وشەی پڕ لە گازندە و گلەیی سەبارەت بە خۆی دەخستە سەر زاری ئالبێرتۆ؟ کەواتە هەڵسەنگاندنی ئەو لەگەڵ خودا زۆریش ناژیرانە نەبوو. لە ڕاستیدا باوکی هیلدە بۆ دنیای سۆفیا حاڵەتی توانایەکی تەواو کامڵی هەبوو. کاتێک هێڵدە گەیشتە باسی بارکێلی لانی کەم بە ئەندازەی سۆفیا تێڕامابوو ئێستا چی دەبێت. دوای ئەو هەموو هێما و نیشانە و واتایانە کە فەیلەسوفێک بەوچەشنە بوونی جیهانی مادی لە دەرەوەی مێشکی مرۆڤ ڕەت دەکاتەوە، ئایا ڕووداوێکی تایبەت ڕووەدات؟ لە سەرەتای ئەم بەشەدا ئەلبێرتۆ و سۆفیا لە کەناری پەنجەرەکەدا وەستابوون. چاویان بە فڕۆکەیەک دەکەوێ کە بە دوای یەکەوە نووسراوەیەکی یادی لەدایکبوونت پیرۆزبێتی پێوەیە. لەو کاتەدا کۆمەڵێک هەوری ڕەش ئاسمانی شارەکە دەگرن. کەواتە بوون یا نەبوون تەواوی باسەکە نییە. باسەکە ئەوەیش دەگرێتەوە کە ئێمە کێین؟ ئایا ئێمە واتە مرۆڤ بە ڕاستی تەنیا هەندێک پێست و گۆشت و ئێسکین؟ ئایا جیهانی ئێمە لە شتە ڕاستیەکان دروست بووە یاخود هەمووی دروستکراوی مێشکی خۆمانە؟ سۆفیا دەست دەکا بە جاوینی نینۆکەکانی کە بەڕاستیش سەیر نییە. هیڵدا هەرگیز ئەم عادەتەی نەبووە. بەڵام ئێستا ئەمە لای ئەو زۆر گرنگ نییە سەرەنجام باسەکە ڕوون بووەوە. بۆ ئێمە واتە من و تۆ ئەم ئیرادە یا ڕۆحە کە هۆکاری هەموو شتێکە لەناو شتەکاندا دەشێت باوکی هیڵدا بێت. دەتەوێت بڵێیت کە ئەو وەکو جۆرێک خودا وایە بۆ ئێمە؟ بە بێ شەرم کردن دەتوانم بڵێم بەڵێ، بەڵام ئەو دەبێ لە کارەکانی شەرمەزار بێت. خودی هێڵدەش وایە سۆفیا ئەو فریشتەیە. فریشتە؟ هیڵدە دڵی ئەم ڕۆحەیە. سۆفیا کە ئەمە دەبیسێ لە ئالبێرتۆ جیا دەبێتەوە و ڕادەکاتە سەر شەقامەکە و دەکەوێتە ژێر ڕەهێڵی زریانەوە. ئایا ئەمە هەر ئەو زریانە بوو کە شەوی پێشوو برێکلیشی گرتەوە؟ سۆفیا چەند کاژمێر لە شەقامەکانی شاردا هەڵدێت. هەر وا کە هەڵدەهات فیکرێک بە مێشکیدا هات، بەیانی ڕۆژی لە دایک بوونمە. زۆر ناخۆشە کە مرۆڤ ڕۆژی پێش یادی لە دایک بوونی تێبگات کە ژیان خەیاڵێک زیاتر نییە. وەکو ئەوە وایە کە مرۆڤ لە یارییەکدا یەک ملیۆن پارە بباتەوە، بەڵام کاتێک دەیەوێ پارەکە وەربگرێ دەزانێت کە هەمووی خەونە. گۆڕەپانی یارییەکە بێدەنگ بوو، سۆفیا لەوێش تێپەڕی و چەند خولەک دوای ئەوە کەسێک بە پرتاو بەرەو ئەو دەهات، دایکی بوو، تیشکی هەورە برووسکە بەردەوام خەنجەری لە ئاسمان ئەدا. کچم چ بەڵایەک بەسەرماندا هاتووە؟ سۆفیا بە گریانە وتی نازانم وەکو خەونێکی ناخۆش دەچێت. هیڵدا دڵی پڕ بوو بوون یا نەبوون. باسەکە ئەمەیە. فایلەکەی فڕێدایە سەر تەختەکە چەند جار بە ناو ژوورەکەدا هاتوچۆی کرد و سەرەنجام لە بەرامبەری ئاوێنە برنجیەکەدا وەستا و هەر لەوێدا مایەوە تا کاتێک دایکی تەقەی لە دەرگا دا و وتی خواردن ئامادەیە هیڵدا نەیدەزانی لەویا وەستانی چەندە کاتی بردووە. بەڵام دڵنیا بوو کە وێنەی ناو ئاوێنەکە هەر دوو چاوی تروکاندووە. لە کاتی خواردندا هەوڵی دا لە ڕۆژی لەدایکبوونیدا ئەمەکی ئەو هەموو ئەرکەی دایکی بزانێت، بەڵام بیری هەر لە لای ئالبێرتۆ و سۆفیا بوو. ئێستا کە ئەوان دەزانن باوکی هیلدا لە پشت ئەم هەموو ڕووداوانەوەیە، چی دەڵێن؟ لە حاڵێکدا دەزانن باوکی ئەم زۆر زێدەڕۆیی کردووە. ئەڵبەت دروست نییە وا بیر بکەینەوە کە ئەوان هەموو شتێک دەزانن. مەگەر باوکی هیلدە نەبوو کە بڕیاری ئەدا ئەوان چی بزانن و چی نەزانن؟ لە هەر لایەنێکەوە سەیری باسەکە بکەی هەر یەک شت دەگرێتەوە. سۆفیا و ئالبێرتۆ زانیان کە شتەکان چۆن پێکەوە پێوەندییان هەیە، بە واتایەک گەیشتنە کۆتایی ڕێگا. لە ناکاو هەستی کرد ئەمە کێشەی ژیانی خودی ئەویشە. پارووەکە لە قوڕگی گیرا، تێگەیشتنی مرۆڤ لە یاسا سروشتییەکان بەردەوام لە زیادبووندایە. ئایا کاتێک کە دوایین وەڵامی پرسیاری فەلسەفە و زانست لە شوێنی خۆیدا جێگیر بێت، دیسان مێژوو هەر وا بەردەوام دەبێت؟ ئایا لە نێوان پێشکەوتنی زانست لە لایەک و پێشبوونی کەشوهەوا و لەناوچوونی دارستانەکان لە لایەکی ترەوە هیچ پێوەندییەک هەیە؟ تۆ بڵێیت بەهۆی خوێندنەوەی کتێبەکەی باوکیەوە زیاتر بەرەوپێش بچێت و ئەم باسانە زیاتر لای ئەو ئاسان بێتەوە؟ کاتی خواردنی ئایسکرێم و تووە سووری ئیتالیایی تەواو بوو، دایکی دیسان دەستی کرد بە خوێندنەوەی ئاهەنگی یادی لەدایکبوونت پیرۆز بێ. لە پاشان وتی ئێستا هەر شتێک کە تۆ بتەوێ من ئەنجامی ئەدەم. دەزانم لەوانەیە زۆر عاقڵانە نەبێ، بەڵام تەنیا شتێک کە ئێستا دەمەوێت ئەوەیە کە خەریکی خوێندنەوەی دووبارەی کتێبەکەی باوکم بم. باشە بەڵام بەو مەرجەی کە عەقڵت بە تەواوەتی بۆ لای خۆی ڕا نەکێشێت. نا دڵنیابە کە وا نابێت. دەکرێت ئەم بەرنامە پۆلیسیەی تەلەفیزیۆن سەیر بکەین و بەیەکەوە پیتزایەک بخۆین؟ ئەگەر تۆ وا دەخوازی هیچ کێشەیەک نییە. هیڵدا لە ناکاو کەوتە یادی قسەکردنی سۆفیا لەگەڵ دایکی خۆی، هیوادار بوو باوکی ئەخلاقی دایکی وەک دایکی سۆفیا نەهێنابێت. بۆ دڵنیابوونی بڕیاری دا باسی کڵاوی سیحرباز بهێنێتە ئاراوە، بەڵام ئەمڕۆ باشتر وایە ئەم باسە نەکات، کاتێک لەسەر کورسیەکە هەستا وتی، بەڕاستی من نازانم ملوانکە زێڕەکەم لە کوێ داناوە. دایکی بە جۆرێکی ڕەمزی سەیری کرد. من چەند هەفتە لەمەو بەر لە کەناری ئاوەکە پەیدام کرد، ئەڵبەت خۆت لەوێ دات نابوو خاتوو شەپڕێو. ئێستا ملوانکەکە لە کوێیە؟ دایک هێستا و بەرەو سندووقی خشڵ و خاوەکەی ڕۆیشت. دەنگی هاوارێکی کپ کەوتە بەر گوێی هیڵدا. دایکی بە خێرایی گەڕایەوە بۆ دیوەخان و وتی، هەرچی دەگەڕێم نایدۆزمەوە. شکم دەبرد کەوا بێت. دایکی لە ئامێز گرت و هەڵات بەرەو ژوورەکەی خۆی لە نهۆمی سەرەوە. ئێستا دەتوانێ درێژە بە خوێندنەوەی داستانی سۆفیا و ئالبێرتۆ بدا، لەسەر تەختەکەی دانیشت و فایلەکەی خستە سەر ئەژنۆی و دەستی بە خوێندنەوەی بەشی دوایی کرد. بەیانی ڕۆژی دوایی کاتێک سۆفیا چاوی هەڵبڕی دایکی بە سینییەک بە سینیەکەی پڕ لە دیاری و ئاڵایەک لە ناو شووشەیەکی خاڵیدا هاتە ژوورەکەی. سۆفیا یادی لە دایک بوونت پیرۆز. سۆفیا چاوی هەڵگڵۆفی هەوڵیدا ڕووداوەکانی شەوی پێشوو بهێنێتە بەرچاوی بەڵام هەمووی وەکو کەرتی یاری منداڵان بەسەر یەکدا ڕژابوو یەکێک لەو کەرتانە ئالبێرتۆ بوو یەکێکی تر هیڵدە و یەکێکی تر سەرگورد بوو یەکێکی تر بارکێلی بوو ئەوی تر برێکلی خراپتر لە هەمووی ئەو بابۆرانە توند و ناخۆشە بوو سۆفیا بە ڕاستی تێکچوو بوو. دایکی بە خاولییەک وشتی وشکی کردبووەوە و پەرداخێک شیر و هەنگوینی پێ دابوو و خەواندبووی. سۆفیا هەر چاوی سەر یەک نابوو و خەون بردبوویەوە. بە هێمنی وتی وادیارە ئێستاش زیندووم. ئەڵبەت کە زیندووی و ئەمڕۆ تەمەنی پانزە ساڵت تەواو کردووە دڵنیایت کەوایە؟ بەڵێ چۆن دڵنیا نەبم چ دایکێک هەیە نەزانێ منداڵە تاقانەکەی کەی لەدایک بووە پانزە ی ژوئەنی هەزار و نۆ سەد و حەفتا و پێنج کاتژمێر یەک و نیوی نیوەڕۆ سۆفیا ئەمە شاترین ساتی ژیانم بوو دڵنیایت کە ئەمە خەون و خەیاڵ نییە؟ چ خەون و خەیاڵێک لەمە خۆشترە کە مرۆڤ لە خەون بە ئاگا بێتەوە و نان و کەرە و ساردی و دیاری لەدایکبوونی لە بەرامبەر خۆیدا ببینێت. سبەینێ دیارییەکانی لەسەر کورسییەک دانا و یا ببورن، سینی دیارییەکانی لەسەر کورسییەک دانا و بۆ چەند خولەکێک لە ژوورەکە چووە دەرەوە. کاتێک گەڕایەوە سینیەکی تر بە دەستیەوە بوو کە کەرە و ساردی و نانی لەسەر بوو. ئەوەی لە خوار تەختەکەوە دانا ئەمە نیشانەی دەست پێ کردنی ڕێوڕەسمی ڕۆژی لە دایک بوون بوو. کردنەوەی دیاریەکان و بیرهێنانەوەی ئێش و دەردی دایکی لە کاتی منداڵ بوون لە پانزە ساڵ لەمەو بەر دا. دیاری ئەمساڵی دایکی دەستێک ڕاکێتی تێنس بوو. سۆفیا تاکو ئێستا ئەو یاریەی نەکردبوو، بەڵام لە شوێنێکی نزیکی ماڵیاندا چەند گۆڕەپانی تێنسی سەرکراوە هەبوو. باوکی تەلەفزیۆنێکی بچووکی بۆ ناردبوو کە ڕادیۆی شەپۆلی کورتیشی هەبوو. شاشەی تەلەفزیۆنەکە بە ئەندازەی وێنە کارتێک دەبوو. چەند دیارییەکیشی لە مامەکانی و پوورەکانییەوە پێ گەیشتبوو. دایکی وتی، ئەگەر پێت خۆشە من ئەمڕۆ ناچم بۆ شوێنی کارەکەم. نا، بۆچی، پێویست ناکات. تۆ دوێنێ زۆر شێواو و ناڕەحەت بووی. ئەگەر هەر وا بڕوا دەبێت نۆرەیەکی پزیشکی دەروونت بۆ بگرم. پێویست ناکا. بەهۆی تۆفانەوە بوو یان بەهۆی ئالبێرتۆوە؟ تۆ خۆیشت وتت چ بەڵایەک بەسەرماندا هاتووە کچی من. من لە فکری تۆدا بووم کە بۆ بینینی پیاوێکی نەناسراو تەواوی ئەم شارە گەڕاوی. لەوانەیشە هەڵە لە خۆمەوە بێت. ئەگەر من لە کاتی پشوودا وانەی فەلسەفە دەخوێنم ئاواتی هیچ کەس نییە. ئەگەر من لە کاتی پشوودا وانەی فەلسەفە دەخوێنم تاوانی هیچ کەس نییە. تۆ بچۆ بۆ شوێنی کارەکەت، قوتابخانەشمان تا کاژمێر دە دەست پێ ناکات. ئەمڕۆیش تەنیا پلەکانمان بۆ دەخوێننەوە پاش ماوەی ڕۆژەکە بێکارین. هیچ ئاگاداری پلەکانت هەیت؟ بێ شک لە تاقیکردنەوەی سێ مانگی پێشوو باشترم. هێشتا زۆر لە ڕۆیشتنی دایکی نەگوزەرابوو کە تەلەفۆن لێدرا. من سۆفیا ئامۆنسۆنم فەرموو. من ئالبێرتۆم. ئاه. سەرگورد دێشە و هەرچی لە دەستی دەهات کردی، وانەبوو؟ مەبەستت چییە؟ تۆفان و باوبۆران. نازانم چۆن بیر دەکەمەوە. ئەمە مەزنی و بەرزی هەر فەیلەسوفێکە، بەهۆی ئەوەوە کە تۆ لەم ماوە کورتەدا ئەو هەموو شتە فێربووی شانازی بە خۆمەوە دەکەم. من دەترسم هیچ شتێک ڕاست نەبێت. ئەمە بە ترس و هەراسی دەروونی دەزانن کە زۆربەی کات قۆناغێکە لە ڕێگای ئاگابوونی نوێدا. وابزانم باشتر وایە بۆ ماوەیەک وانەکەمان ڕابگرین. چی ڕوویداوە؟ لەناو باخەکەتاندا قرپۆک پەیدابووە؟ سۆفیا پێکەنینی هات ئالبێرتۆ درێژەی پێدا، بە بڕوای من باشترە درێژە بە وانەکانمان بدەین وەخت بوو لە بیرم بچێ یادی لەدایکبوونت پیرۆز بێ. دەبێت تا شەوی یەکەمی هاوین وانەکانمان تەواو بکەین ئەمە دوایین وادەی ئێمەیە. وادەی چی؟ دەمەوێت بزانم دەتوانیت بە ئاسوودەیی گفتوگۆ بکەین، چونکە ئەم باسە ئەندازەیەک کاتی دەوێت و تێدەگەیت؟ بەڵێ، بە ئاسوودەیی دانیشتووم. دیکارتت لە یاد ماوە؟ من بیر دەکەمەوە، کەواتە من هەم. نەنگی شێوازی بە گومانی ئێمە لەوەدایە کە هەر لە هەنگاوی یەکەمدا لە قۆڕ دەچین. ئێمە تەنانەت نازانین کە بیر دەکەینەوە. لەوانەیە بسەڵمێت کە ئێمە لە فیکرێک زیاتر نین، کە ئەمە لەگەڵ بیرکردنەوەدا زۆر جیاوازە. چەند بەڵگەیەک لە دەستدایە کە دەتوانین گومانی ئەوە بەرین باوکی هیلدە ئێمەی وەکو گاڵتەچییەک بۆ ڕۆژی لەدایکبوونی کچەکەی لە لیلەسێن دروست کردووە. تێدەگەیت؟ بەڵێ. بەڵام ئەم گومانە جۆرێک دژایەتی دەروونی تێدایە. ئەگەر ئێمە خەون و خەیاڵین چیتر ناتوانین گومان بەرین، کەواتە ئەم وتوێژە تەلەفۆنیەش هەمووی خەون و خەیاڵە. ئێمە کەمترین لەوەی دەسەڵاتێکمان بەسەر خۆماندا هەبێ، بەڵکو سەرگوردە کە هەموو وتە و کردارەکانی ئێمە دادەڕێژێت. کەواتە باشتر نییە هەر ئێستا تەلەفۆنەکە دابخەین؟ نا چیتر ئەمە زۆر ئاسان گرتنی دنیایە فەرموو باس بکە بە بڕوای من تۆ هەموو ئەو شتانەی لە خەوندا دەیبینین لەوەو پێش دایان ڕشتووە ڕاستە باوکی هیڵدا ئاگاداری هەموو هەڵسوکەوتی ئێمەیە بەڵکو لەوانەیە هەڵهاتن لەو ڕاستیە بە وێنەی هەڵهاتن لە سێبەری خۆمان بێت لێرەدایە کە من پلانێکم داڕشتووە بەڵام دیار نیە کە هەموو شتێک لەوەو پێش بە دەستی سەرگورد دیاری کرابێت. لەوانەیە تاکو دوایین ساتی خوڵقان بڕیار نەدات. دروست لەم کاتەدا دەبێت ئێمە پلانەکەمان بخەینە ڕوو و وتار و کرداری خۆمان بەرەو ڕێگەیەکی دیاریکراو بەرین. ئەگەرچی ئەم پلانە لە چاو تۆپخانەی قورسی سەرگوردا خواست و ئارەزوویەکی زۆر لاوازە و ئێمە لە بەرامبەر هێزە دەروونیەکان و بە زمانی هێنانی هێرمس و نووسراوەی سەر پێستی مۆز و هەورەگرمەی لەوە پێش دانراودا لاواز و بێتوانای بەرگری کردنین. بەڵام کۆڵنەدەرین و کەس ناتوانێت کۆڵنەدەری ئێمە هەرچەند کەم بێ لەبەرچاو نەگرێت. چۆن دەکرێت؟ سەر گورد هەموو شتێکی دنیای ئێمە دەزانێت، بەڵام ئەمە بەو مانایە نییە کە ئەو خاوەنی توانای تەواوە، لە هەر حاڵدا ئێمە دەبێ بە جۆرێک ژیان بکەین کە وانەزانین ئەو هەر بوونیشی هەیە. وابزانم تێدەگەم گەرەکتە چی بڵێیت. دەبێت هەوڵ بدەین بە عەقڵی خۆمان کارێک بکەین کە سەرگوردیش نەتوانێت ئاشکرای بکا. بەڵام کاتێک ئێمە بوونمان نەبێت چۆن دەتوانین کارێکی ئاوها بکەین؟ کێ وتی ئێمە بوونمان نییە؟ کێشە ئەوە نییە کە ئێمە هەین یا نین، بەڵکو ئەوەیە کە کێین و چین. تەنانەت ئەگەر بسەڵمێت ئێمە شتێک نین بێجگە لە خواست و ئارەزوو و هەوەسی کەسایەتیی دوولایەنەی سەرگورد، دیسان ئەو ناتوانێت هەر ئەو ئەندازە بوونەشمان لێ بسێنێت.